لە کۆتایی نزیک دەبینەوە گەورە دەموچاوت دەناسم لە ڕۆژنامە بینیومیت لە ڕۆژنامە بێگومان تۆم لە ڕۆژنامە ئینگلیزیەکان بینیوە تۆ هەواڵدەری من ڕۆژنامە نووسم بمورە بەڕێز. فەرموو پێم وایە کە لە تۆ بچێت گەورەم بەدڵتە خراپ نییە تۆ ڕاچییە سنۆ سنۆوی فەرمو گەورم ئێستا بۆ کوێ ڕۆشت و هیچ تەگە بینی ناخێر سنۆوی لە کوێ بووی دیسان پشیلەکانت ڕاوەنا سنەوی سەیری ئەمەکە سێ کۆڵگەی هەیە دوو نهۆم و پ تۆپیش بەڕاستی جوانە ئەمە نموونەیەکی زۆر نایابە، مێژوویەکی دێرینی هەیە. کەشتییە قۆچ؟ کەشتییە قۆچ کەشتییەکی زۆر جوانە، مێژووەکەی دەگەڕێتەوە بۆ سەدەی شانزدە. پێم وابێ ئی سەدەی حەڤدەیە. بەڵێ، لە سەردەمی. چارلزی دووەم. ئەمە باشترین کەشتییە کە هەر حەوت دەریاکەی بڕیبێت. هاوڕێ، کەشتی وا دەست ناکەوێتەوە. بای بیست و پێنج جونەیە. بیست جنەی باشە باشە بەویەی بەرزی کەرەوە فەرمو وریای بە سڵاو منم قەشتە دەکڕم بەداخەوم ئێستا بەم مناڵم فرۆش بەڕاست پێم بڵێ چەندت پێداوە من زیاترت دەدەمەوە زیاتر سپاس بۆ فرۆشتن نییە باشە جۆبگرە هەوڵ دەدەم یارمەتیت بدەم تۆ لە بەردەم مەترسیەکی گەورەدای وە دەبێ ئاگاداری خۆت بیت. چ مەترسیەک؟ من داوان لێ دەکەم خۆت لەو کەشتیە ڕزگار کەیت خەڵکانێکی مەترسیدار بەدوایەوەن. چ خەڵکانێک؟ جوانە زۆر جوانە ڕاستی نوێیە تۆ برێ ئەو کەشتی بدەنە من ئەمن هەرچەندی پارە برێن پێتانی دەدەم ودی چی تۆمونکی ئەم مناڵەیە ئەم کەشتیە کوو دەبی؟ دەی باشە کورە ئەتوو نرخەکەی برێ هەرچەندی دەرێ پێت دەدەم نرخەکەی دیاریکە دە ساڵە کاری سەخت دەکەم کەس نەیوت نرخەکەیم بۆ دیاری بکە بەداخەوەم پێشتر بۆ پیاوێک تێم ڕوون کردەوە ئەمریکیەک بوو قژێکی ڕوونی هەبوو بۆ فرۆشتن نییە کەوایە ڕێگە بدە من لۆتی باس کەم کورە ئەم کەشتیە چەندین کێشەی بەدواوەیە من هۆڵی مارلین سپەرم بەدەستێنا بە هەموو دنیای دەزانی ئەم کەشتە دەگەڕێتەوە بۆ کەی کاپتنە دێرینەکە ژمارەی ئەم کەشتیەی چەندین ماندیبنیان چەشتیا ئێستا لە بەربەختێکی زۆردا دەژین ئێمە وەکو کارێک ئینسانی دەبێت ئەو کەشتێ لۆ خاوەنەکەی بگێڕینەوانە ڕۆڵە تێبگە ببورە من بەداخەوەم وەک پێشتر وتم ڕۆژێکی خۆش گەورم ئەو گەنجۆیە ناوی چ بوو ئەوە هەمووان دەیناسن ئەوە تانتانە ئەرێ و کەشتێ چییە بۆ ئەوەنە جێگەی بایەخە ئەبێ و نێنیانە چی بێ کە تێدایە زەڕەبینەکە لە کوێ دامناوە سوێندە خۆم کە لە جێگایەک بوو. سنۆ یارێ نەت بینیوە لە کوێیە سپاس دەکەم سەگێکی خراپی. شتێک لەسەر ئەم کەشتێ ڕوویداوە دەچنە ئەو شوێنەی کە وەڵامێکی بۆ ئەم کەشتێ لێبێت بەڕێز کاپتن هادۆک لە هۆڵی مارلین سپای دوایین کاپتنی کەشتییە قۆچەکەیە. کەشتییەکە لە ساڵی هەزار و شەش سەد و حەفتا و حەوت لە بەربادۆس کەوتۆتە ڕێ، یەکێک لە هەرە گەشتە شوومەکان لە مێژووی دەریاوانیدا. کەشتییەکە نەگەشتە شوێنی خۆی و چەتەکان هێرشیان کردە سەر، تەنها یەک پیاو لەو کەشتییە ڕزگاری بوو، کاتێک بەڕێز فرانسیس ڕزگاری بوو، لە ڕوونکردنەوەیەکا وتی کەشتییە قۆچەکە بارێکی لە مەی و تووتن هەڵگرتبوو بەرەو ئەوروپا، ئەڵێ بارەکە نهێنی بووە سنۆوی دەبێ چی هەڵگرتبێت. مێژوونووسەکان هەوڵیان داوە بەڵام شکستیان هێناوە لەوەی کە بزانن لەو گەشتەدا چی ڕوویداوە. تەنها هادۆک لە داهاتوودا نهێنی کەشتێکە ئاشکرا دەکات. شتێکمان لە دەست چوو سنەوەوی ئێستا من لە نزیک کۆسەیری ئەم نمونەیە دەکەم بێگومان دزراوە ئاخر چۆن ئەوەن دەشگەمژە بم سەگێکی زیرەکی دروشمی ڕمهاوێژەکان بۆچی دەبێ ناسراو بێت چاوەڕێ بکە پێدەچێت دزەکەمان گرتبێت بەخێر بی لۆ هۆری مارین سپارکی دەبینم لۆخۆ داتوی تێرە هاتون تا کە شتەکەم بگێڕمەوە ببورە ئەمن لە ئەتوو تێ ناگەم. پێم وایە کە تێ دەگەی. ئەم کەشتیە سەعاتێک دەبێ لە شوقەکەی من دزراوە. دڵنیت ئەتوو هەرەنی تان تان؟ نەخێر هەڵە نیم ئەوە موڵکی منە. گەنجۆ هەرەیت. بێگومان دڵنیام. بردمەوە و لەسەر کابینەکە دامنا لە هۆڵەکەدا. وە پاشان سنەوی پشیلەکەی ڕاونا و. کەوت ئەمە کەشتەکەی من نییە بەرێ گەنجۆ ببوورە پێ دەچێت وەکو یەک وابن ڕوالێت فریودەرە بەڵێ بێگومان بەڵام تێناگەم بۆچی بەڕێز فرانسیس دوو کەشتی تەواوی وەکو یەک دروست کردووە جا بەڕاستی تۆ دانەیەکت هەیە ئەوەکەی ترت بۆچی دەوێ دەبێت ئەو نهێنیە چی بێ کە وا لە کەسێک دەکا بیدزێ. ئای گەنجۆ ئەو هەموو پرسیارە لۆ دەکەی تۆ؟ ئەمە کاری منە دەشێت لێرە چیرۆکێک هەبێ من ئەو کارە دەکەم. ئەمە مەتەرێکی گەورەیە فرانسیس هادۆک سەرخۆش و مەست بوو و جێی ئومێد نەمابوو ئەو مەحکوم بوو بە شکست خۆشی لۆ مندارەکانی کرد. کەواتە ڕاستە نەوەی هادۆک نەفرەت لێکراون. چیتر دەزانی گەنجۆ جا چی هەیە بۆ دۆزینەوە بە دوای چدا دەگەری گەنجۆ من بە دوای چەند وەڵامێکا دەگەڕێم بەڕێز ساکرین تۆ بە هەرات و گەنجۆ درنگانە بەڵێ کۆڵگەیەکی کەشتیەکەی تۆ شکاوە بڕۆ بیدۆزەرەوە خێرا ئەگەر نا زوون دەبنە مانە شەو باش. هەندێک شێت بە ئاسانی لە دەست دەچن ئەرێسنەوەی مەبەستی لەوە چی بوو دەویست چیم پێ بڵێ بەڕاستی هەندێک شت بە ئاسانی لە دەست دەچن ئۆ ئەمەی کۆڵەکەکانە. سەگێکی گوێڕایاڵی سێ برا بە یەکەوە سێ گیانداریە قۆچیان لە خۆگرتووە لە ڕۆژی نیۆڕۆدا بە دەریادا دەڕۆن و قسە دەکەن چونکە تیشکەکە دەردەکەوێت و خاچی بازەکانیش دەدرەوشێتەوە خوایە ئەم نیشانانە چین لە زمانێکی نهێنیان سمبولی دەچێ کە مانای نەبێت بەڕاست چییە؟ بەڵام ئەمە ئەوە لێک دەداتەوە کە بۆچی ئەم شوقیان خراپ کردووە بە دوای ئەمەدا گەڕاونونیان دۆزیوەتەوە ئەمەش مانای وایە کە سەر لە نوێ دەگەڕێنەوە. بەڕێستینتین لە کاتی ئیسراحەتدا پێی خۆش نیە هیچ کە سەردانی بکات تکە بڕۆ پاش کەمێکی تر وەرەوە بۆ خۆم پێی دەڵێم ئەو ئێستا لە کاتی ئیسراحەتدایە وا باشترە بۆ من کە بۆ کاکاو بگەڕێمەوە کتێبێکی زۆر باشووک و پێکاکاوم هەیە ئەوە زۆر جوانە تکایە بەڕێز پاش کەمێکی کەوەرەوە خۆم ئاگاداری دەبم کوڕە گەنجەکە ئەوە تۆی دەرگاکە بکەڕەوە چیت دەوێت جوان بگرە یاریەکی ترسناک دەستی پێ کردووە پێویستە ڕزگارت کەم من ئەوم بینیوە ئەو خەڵک دەکوژێ لەسەر ئەو کەشتیانە چی ئەوە تۆ دەڵێی چی؟ من دەمەوێت پێم بڵێم کە تۆ لە مەترسی دایت وەڵام دەرەوە کێیت؟ خاتوو فێنج پیاوێ لە بەردەم دەرگاکەماندا کوژرا دڵنیای تۆ؟ فریاکەوتن بانکە بۆستە سنەوی گوێت لە منە ئەوە توانی قسە ناوی قوربانیەکە بانیدۆز بوو یەکێک بوو لە باشترین ئەندامەکانی ئینتەرپول نازانین لەبارەی چەوە لێکۆڵینەوەی دەکرد ئەوە ڕاستە تۆمسۆن ئێمە تەواو دەستەوەستان لە ئینتەرپۆل هیچ بەڵگەیەکی تر نییە؟ تانتان هێشتا قاغزەکان پڕ دەکەینەوە کاری پۆلیس هەلێدان و چەک نییە دەی باشە ڕەنگە شتێکم هەوێت دۆست بەر لەوەی هۆشی لە دەست بدات ویستی شتێکم پێ بڵێ پێم وایە وشەی ب و د جی ئا ن ئەوە نەبوو کارابوجان کارابوجان لای تۆ هیچ دەگەێنێت بە هەقی سکۆلندی گەورە ئەمە جوانە گروپێکی شانۆیی بە نیوەی نرخ بەڕاست تۆمسۆن ئێستا کاتیەوە نیە بە هەقی سکۆتلەندی گەورە گۆچانەکەش نمایش. بەرپرسیارەتی ئەم بەڵگەیە دەگرن ئاستۆ؟ بێگومان تین تین مەترسە بەڵگەکە بە سەلامەتی لامانە. تومسون تۆ لە کوێیت؟ من لە نهۆمی خوارەوەم تۆش خێرا وەرە. بۆستن لێتان کرد. دە تخوا تۆمسۆن ئاگاداری بەڵگەکان بە. ببورە تۆمسۆن بیرم لە شتی تر دەکردەوە. بەڵێ وەک دزە دەست سووکەڵەکە دەبێت ئاگادار بین. چی؟ گیرفانبڕەکە هیچ بیرۆکەیەکی بۆ ئەو دانەناوە. ئادەی تانتان جزدانەکەی من بەرە. بەڵێ هێزە پێشنیاز نەرمەکە. بیرۆکەیەکی زیرەکانەیە. بە پێچەوانەوە. باشترین پلانە بیرۆکەیەکی مناڵانەی جوانە تانتان بەڕێزەکان بیرت بێت پێشببینی دەکەم لەم نزیکانە بێ گیفان بڕەکە مەبەستە لە چێ لەم نزیکانە بە پێشنیاری من دزی لە ئێمە ناکات سنەوی چییە؟ چی دەبینی؟ تۆ تەواو هەڵەیت حەزم لەوەیە ئێستا دەتگرم بۆستە ئەی دێس تۆم گرت ئەرێەوە چی بوو لەوێ؟ بەمگێر ئاگاداری خۆت بە دزدانەکەم بدۆزمەوە پێویستە من بیدۆزمەوە زۆر گرنگە و دزدانە بۆ من ئەو دزدانە زۆر گرنگە بۆیە دەبێت بیگەڕێنمەوە لە دەستماندا بەڵام نووسینەکەم بیر نەچۆتەوە. کارا بوجان. وشەیەکی ئەرمەنییە. سنۆوی، ئەوە بەڵگەی ئێمەیە. دۆز، ئەبێ هەوڵی داوێ چیترمان پێ بڵێت. سڵاو، بەڕێزتانتان؟ بەڵێ، بەڵام داوای شتێکم نەکردبوو. دەی، ئەوە لەبەر ئەوەت داواکراوی. دەی باشە ناو گۆرەوێکانی بگەڕێ گورەگرتی دانە بەڵێ قوربان بەڵام هیچ شتێکی پێ دەرەچی ئەدو لە کوێن دەرە چی لە کوێە گەنجۆ بێزار بووم لە گەمەکانت پارچەیە کاغەزە لە ناو کەشتێکەی ئەتووە ئا بەمە دەچی تێدەگەیت مەبەست دۆرەقەکەیە بەرێ بە ئینگلیزی کۆ نووسرا بوو بەرێ لە ناو لوولەکەدا بوو بەرێ لە ناو کۆڵەکەشدا بوو تەواوە بە من نییە گەنجۆ ئەتۆ بەیاخی ئەو کلافە نازانی بۆچی دەبیت گەنجۆ دوو کرافەن دوو کەشتی و دوو کلافە هەن تۆ یەکێکیانت لایە و داوای ئەوی تریش دەکەیت شتێکی تریش هەیە؟ ئەمن هەر دەیدۆزمەوە هاوکاریم بکەیت یان نا. گەنج و تۆ پێویست بە بیرکردنەوەیەکی باش هەیە بۆ ڕزگار بوونێت. بەباشی مامەری لەگەرکەن بە چاوان گەورم. سنەوەی شتێکی زۆر باشە کە دەبینمەوە لێرە سنەوەی پەتەکان بکەرەوە ئەو گەنجۆیە درۆ ناکات پرسیاری لێکەن چی لە گرافەکە کردووە گەورم با دووبارە قسەی لەگەڵکەینەوە بگەرێنەوە و قسەی لەگەر کەن ئەگەر ناچار بوون هەموو وێسقانی قەربی بشکێنن باشە ئەنگۆ مەترسیەکان دەزانن کەواتە کارەکانتان بکەن و هیچ تر مەرێن باشە ڕسەکەین دەرگاکەی کردوەوە هەڵاتوە چی بکەیت ئەو باگە تۆمەتباریشی دەکا بە یاخی بوون دەڵێت کە تاقمەکە ئەو گەمژەیە لێرە بۆستن و مەڕن بە دوایدا. بەرە چێت بێدێ کورێ گیر بێ ئەوە چی دەکەی؟ گەمژە گیر نەبووە لە ناوەوە دایخستووە تانتان داغی تێنتی بێنن قەفەزەکان شکاون شکاون شەمپانیا سنۆوی چیترمانێ؟ ڕێگای تر هەیە بۆ کردنەوەی ئەم دەرگایە کاتێک دەستگیرت دەکەین لەسەر کەشتێکە هەناوت پاک دەکەینەوە لێرە دای بنێ دەی با بڕۆین تەقەکەن کرێ بین دەمەچێکی گەورەی پێ تەقە ڕاگرن هایی زانیم دوامەکەویت و دەست بە شڕواڵەکەمەوە گریت ناپاک وا باشترە دەست بە شەڕواڵەکە تۆ نەگرم ئەگی نادایەن یەکێکی لەو ناپاکانە ببوورە ئا تویان نردۆ تێرە بم کوژیت من نازانم تۆکیت ئەوە پلانە داناوە بۆ کوشتن ئەتەوێت لە کاتی خەودا بم کوژی بەم دەم و چاو مناڵانەیە خۆت شاری تۆکەکەی پیاوکوش بە هەڵە تێگەشتووی بەڵێ من کاپتنم شت چەند ڕۆژێکە لێرەدا بە تەنها بە بێوەشەی زیندانی کراوە مای قوعاجیرام بۆ ئەوەی گیانە هیلاکەکەم بەرەیە ئەوە پێم وا بێ داخرا بوو داخرا بوو ئیتر لێم ببورە بم دۆزنەوەم کوژن لە ڕۆشتن بەردەوام دەبم هەوڵی دۆزنەوەی ڕێگایەکم لەم حەوزی شەرابە حەوز پۆست حەوز بیان بیننەوە. گەورەم نیگەران مەبە. نا گەنجۆیەکەی بکوژن هادۆک نا. ئیوی تۆ دەریی گەورەم ئەو پیرێکی سەرخۆشە کە لێی ناومێد بووین. هەی گەمژە لا دوایە کە من. ئەمە تەنها ڕێکەوتنێک بێت بۆ دزینی تاقمەکەی ئادۆک ها هاوڕێ پێت وایە تۆش. گەنجۆ شتێک نییە ڕێکەوتن بێت ئێمە لە مێژایەکتری دەناسین وە کارێکی تەواو نەکراومانێ لەگەڵ کاپتن هادۆک ئەم جارە وای لێ دەکەم نرخەکەی بدات بەرێ ئەبێ هەوڵ بم گەینەوە دەرگا داخراوەیە و سەری وەڵەکە ئەمڕۆ چەند شتێکی تازە ڕوو دەدا تۆ پەیوەندی نییە بە هۆڵەکەی مارین سپای تایبەت بە هادۆگوانە بۆ پرسیار دەکەی ئەوە و چیرۆکەیە کە کاری لەسەر دەکەم هیچ لەبارەی کەشتەکە دەزانی ڕۆژانی جەنگ سێکۆڵگا پەنجاتۆ چی لەبارەی کەشتە قۆچەکۆ دەزانی زۆر نازانم بۆیە پرسیار دەکەم نییە نییە و کەشتە بۆ خانەوادەکەم نەگەڕێتەوە نەوە لە دوای نەوە گێڕاویانەتەوە بۆمان باپیرە گەورەم کاتێک دوایین هەناسەیدا پێی وتم هەمووی مرد مرد مەبەستە چییە؟ زۆر تو ڕەبووم چونکە ئەو زوو مرد هیچ ڕێگایەکم بەدەسۆ نەما بۆ ێنانە دی خەونەکانم هەموو شتێکم لە یا چۆتەوە هەموو شتێ تا کۆتاوشە بەڵام کەسی تر هەیە لە ماڵەکەتانا ئاگای لەو کارە بێت؟ بەڕێز فرانسیس سێ کوڕی هەبوو مردن من دوایین وەچەی خانەوادەی هادۆکم کە ماوەم تەواو ئەرێ وتت سێ کوڕ؟ گەورەم وتی هەر کەسێکتان لێرە بینی ئەکسەر بیکوژن تێگەشتن؟ بیانکوژن. ئەوە چییە؟ شتێک ئەبینی لەوێ هیچ نییە هیچ شتێکم نەبینیوە لێرە من دەزانم ساکرین بە دوای چی دەگەڕێ ئەو باسی چی دەکەی؟ لەسەر کڵافەکە نووسرا بوو سێ برا بە یەکەوە سێ گیانداریە قۆز لە خۆ دەگرن بە ڕۆژی ڕووناک دەڕۆن بەڕاست بەڕێز فرانسیس تەنیا دوو نمونەی لە کەشتیە قۆ دروست نەکردووە سیانی دروست کرد بۆ سێ ڕۆڵە ئەم چیرۆکە زۆر سەیرە جوانە ساکرین بە دوای نمونەی سێمدا دەگەڕێت بە نەفرێت بن کلیلیان داوە کلیلی هەیە کلیل بەڵێ ئەوە گرفت دەبێت. ئەو پیاوەی ناوەڕات جاگرمان کلیلەکە لە لای ئەوە وریا بە خەبەری نەبێتەوە زۆر عسەبیە ها بتگیرە دەتکوژێت پێڵوەکانی لەدەست داوە ئەو بە شێوەی پڵنگ هێرش دەوە بۆست تانتان من خۆمەوەم دەکرد بەڵام تۆ کێش لە من سوکترە باشترە یا دڵنیای دەمە بیرۆکەیەکی باشە هیشتێک نییە لە بارێونی گەرامین بە مەرجێک بە خەوتوی بمێننەوە لە بەڕێزوە پسۆن نزیک نات بدەبوومەوە لەگەڵ گوێزانەکەیدا کەسێکی باشە ناوی کێشە بەهۆی ئەوەی ئاژەڵی بەخێوەکرد دەرمان کرد وەریا بە تۆ زۆر ئازای تێنتن ناتوانم ئەمەت پێ نەڵێم دڵم لە ناو دەمم دابوو لەو کاتەدا ئەڵێم ئەگەرەوە دڵم و بێت جارجار گە دەشم ێشێ دەزانی تێن کاپتن خێرا کات بە فیڕۆمەدا ئەوە تا هەڵبەت تەنها پێویستیەکان دەبین یاڵە بۆ گەشت لەوێ کارەکان چۆن دەڕوا زۆر باشە بێ بنە ئەی لای تۆ چۆرە هەواڵ چییە جارە هیچ نییە گەورە ماگات لە خۆت بێت ئەوە ئالانە ئەمە ئالانە بەڵێ ئەو لێ پرسراوی ژووری بێتەلە ژووری بێتەل لێرە چاوەڕێ بە هەرکەزان ئاگادارم کرد نێمەیەک لوی سیرۆکیەتیە چی دەڵێ؟ دەرێی میلانزی دەنگ خۆجهتیە لەو بار چاوەڕێ ئامادەیە بۆ کارکردن بو پەڕی تواناوە. لە خوا دەپاڕێمەوە خۆشحاڵی کات. باجار ئەوە چییە؟ سەڵتەنەتی باجار لەلایەن شێخ عمەر سەلاحەوە حکم دەکرێت خۆشەویستی بۆ مۆسیقا و ڕۆشنبیری دەگاتە دەگاتە خۆشەویستی بۆ توخواسنۆ! باجار؟ یارمەتی! لیریە لیریتە لێرە لای بەلەمی ڕزگار بوو ناچۆ کەمژە لە پشتەوەی دوای کەون خۆت نزم کەوە خۆت نزم کەوە ئەوەتان لێن ئەوان دوومان کەوتون بە ئاراسی ئێمەدا دەڕۆن بیان دۆزنەوە لە ناویان بەرن دڵنیا من لێ ناو چوونیە لەگەنە ئەوە لە ناو دەگەشی سیرک پێویستە بەر لە ساکرین بگەینە باجار دەزانم بۆچی چونکە نمونەی سێمی کەشتەکەی لەلایە چۆن ئەوە دەزانی تۆ شێخەکە کەشتە گۆنەکان کۆ دەکاتەوە ئەمەش پاداشتی ئەوە دەتوخوا تینتین یعنی ئەمە کەشتیە قوچە ئەو چوارچەوەی دەوری نمونونەکە دەبینی باڵێ مانای وایە کەلوپەلە نمایشکراوەکانی لە ناو شوشەی گول لە نەبڕدایە دڵنیایە ساکری نەچێ بووەوێ بەڵێ چەکێکی نهێنی هەیە میلانزی دەنگ خۆش بەڵام ئەوە بەس نابێت بۆ هەڵێنانی مەتەڵەکە پێویستی بە تۆیە لەبەرەوە تۆی زیندانی کردبوو شتێک هەیە کە تۆ دەبێ بیرت کەوێتەوە لێت تێناگەم لە کاتێکدا کە من خوێندومە تۆ کە کەسێک نهێنیەکە ئاشکرا دەکات لەبارەی هیچ شتێک و هیچم لە هەر نەماوە بەڵام دەبێت مێژووی باو باپیرانت بزانیت بەڵێ هیچم لە ڕابردووی باپیرم بیر نەماوە لە ڕابردوودا چۆم وتم نازانم کاپتن دەتوانی بۆ باجارمان بەریت ئەوە چ جۆرە پرسیارێکی گەمژانەیە پاژەوە موساڵە هاوڕێ ئێستا کەشتیوانی ڕاستەقینێت پیشان دەدەم کە دەتوانێت بتبات من سەرکردەیەک و دەریاوانێکی بەهێزم لەلایەن هەندێک لە گەمژەکان و ڕاندراوم باشترین دەریاوانم ماوە بەم شێوەیە ئێستا دەدانگەیەنم من زیاتر لە ڕووی دایکم ئاشنام بەم دەریانە و بەم ئاوانە ئۆ سەیری ئەمانە چەنە زوو خەوتن ئەو تەمەڵانە توانای بەرگەگرتنی و ڕۆژانەیان نییە ئێستا بۆیە دەبم تانتان دوو دەگەیت بڕوانە تۆمسۆن ئەهاوە تا دزەکە دەیبینم ئەی هەوار بەڕێستیلک با ڕاست دەمەی منە تۆ باشی نەمیز خافڵ گیرت بکەم با درگاکەت بۆ بکەینەوە زۆر سپاس من بۆ خۆم دەچمە ژوور پێویستم ئێمە بە سوودی کەس لەسەر هاتنە نییە ژوورۆمان بۆ ناو بارمەتیت شوقەکە. بەرە سیلێ تکایە دەرگا لە پۆلیس پێوە مەدە سپاس بۆ تۆ ئێمە هەردەم یارمەتی خەڵک دەدەین وای خوایە ئەم هەمووە چییە ئەوە کۆمەڵی منە برا ئەمەی خۆت ناتوانم خۆم ڕاگرێم لە ڕاستینا کارەکە لەگەڵ پارێزەرێکی دراوەنجام دەدەم بۆڵێ دەبێت ئاگاداری خۆت بیت نەدبی تۆ چەند دینگی فارم بڕاستۆمانت بۆچی دەچێت ئەرێ بەمە گینفان بڕ چییە؟ دزێکە ماستەری هەیە لە بواری دزیدا گونا حام جۆر دزانە دەستگیر کرێن با هەبن من کەسێکی خراپ نیم تەنها کەمێک خونە کیفم چی؟ گومان دەکەم ئەو دزەکە بێت. سەیر نییە؟ دابی لە هۆڵەکەیدا هەڵگرتووە. بەڕاستی پارێزەرەکان، من ناتوانم بەرەنگاری ئەم شتە بچووکە جوانانە ببمەوە. تخوا سەیرێکی ئەمە بکە، سەیر نییە ئەمەش ناوی تۆمسۆنە؟ ئەمەش تۆمسۆنە، بەڵام بەبێ حەرفی تی. سەیرە، ئەمەش ناوی تۆمسۆنە، بەڵام بەبێ حەرفی پی. هانێ ئەمە هەمووی تۆمە هەمووی بۆ تۆ هەمووی بۆ تۆ من بەرەوە پیاو ناتوانین جزدانەکانت بەرین ئەرە لە دز ئەچین بەتخوا تۆم سۆن سیرکە پێم بڵێ ئەمە ناسراوە ئەوە جزدانەکەی تانتانە چیمان لێرە هەیە تانتان تانتان وەرە خۆت گەرم کەرەوە هاوڕێ کاپتن ئەوە چیت کرد ئۆ پێویست بەس پاس ناکە چی؟ وا پێ دەچێ هەندێک سەرمات بێ منیش ئاگرم بۆ کردیتەوە لە بەلەمەکەدا ئەوە سۆڵەکانمانن پێویستمان پێیان دەبێت بەڵێ بەڵام بۆ ماوەیەکی درێژتر ئەوە نا شێت بوویت یارمەتیمدا یارمەتیمدا خێرا کاپتن بیکوژێنەرەوە دەی ئەی خوایەوە چیم کرد ئاو ئاو ئاو ناکاپتنەوەیان نا ئای بە نەفرەت بی بە نەفرەت بیت ئەوە فەوزایە گەمارۆ دراوین هیچ و مێدێکمان نەماوە ئێستا ساکرین نیوەی ڕێگاکەی بڕیوە ساکرین دەک لە ناوچی لە ئێستا ئەمانە بەسە بیرکەوە ئەزانیە واڵی کێ بوو هەڵی فرانسیس بوو پێم بڵە چۆن ئەوت بیرکەوتەوە لەبەرەوەی سمبولی گەورەی ئازایەتی بوو و بە جورئەتیش بوو کەسێکی تری وەک ئەو لەدایک نەبووە دەزانی من گو دەخۆمەوە؟ لەبەرئەوەی هەرگیز ناتوانم وەک ئەو بم. نابم. نا، نا. وا باشترە هەر ئێستا کۆتایی بەم نائومێدیەی خۆم بێنم. ماڵاوا. چییە سنۆوی؟ مەمگرە خۆم دەخەمە ناو دەریاوە. ئیتر تەواو خۆم دەخەمە دەریاوە من دەمەیە بمرم ئەوانە نیشانەی پرتوگالی کەشتێکەم لە ناو کەشتی کارە بۆ جان ڕزگار کراین ئێمە سەلامەتین هەڵبژێردراین خوایە. هیچ و پوچ کاپتن دانیشە ئەو گەمژانە بازرگانەکانی مرۆڤن کۆیلە دەکڕن بە نەفرەت بن هەواڵێکی خراپ کاپتن یەک گول لەمان ماوە ئەی هەواڵی باش چییە؟ یەک گول لەمان ماوە خستمە خوارەوە. زۆر باشە کوڕی من. کاپتن لێرە بمێنەوە تانتان تانتان چاوەکان لا نەبەی لەسەریان ئەها شوێنێکی گرنگی تێک چووە بزوێنەرەکەی لە کار خستووە تەواو بوو تەواو بوو ئامادەیە ینی دەستان بەرزکەنەوە دەی دەی بابی بینین بڕوانە کاپتن پێشیان کەوتین جوانە پێ دوایە هیچ ڕێگایەکی تر هەبێ کە بەناو ئەو مەرگەدا تێنەپەڕین بمانگەێنێتە مەبەست ناتوانین گەڕێنەوە ناتوانین بگەڕێنەوە ئێستانا ئێستانا دەستت کاپتن ئەوە تەناوە بەکارێنانی پزیشکیە زۆر باشە تێگەشتم. Oh, نا نا تەنکی سوتەمەنیەکە نزیکە لە بەتاڵ بوون کاپتن لەوانەیە ئەمە شێتانەوێت بەڵام پلانێکمەیە بە کحولی نا ئەو بتڵە لەوانەیە چەند میلێکی تر بڕوات دەمەوێت لەو فڕۆکە بشتە دەرەوە و بیکەیتە ناو تەنکی سوتەمەنیەکە لە پێشەوە نازانم دەتوانم بە پڕژوو دەگە بەسم دەرەوە زۆر ساردە ناتوانم ئەترسم با بمباتێت تۆ نازناوی هادۆکت لە خۆت ناوە؟ کاپتن کاپتن گوێت لێمە کاپتن کاپتن تۆ زۆر باش ئەو کارە دەکەیت ئێستا و بتڵە لە تەنکەکە بکە دووکەڵ دەستی بە بەرزونەوە کاپتن، هیچ نابینم. بۆس، وشکانی. ناتوانین بنیشینەوە. باوکە، جێی بکەم. شتێک بکە، شتێک بکە. خاکی توێتی خاکی توێتی خاکی توێتی تکایە ئەم قسەیە مەکە لێم تێ ناگەیت ئەو بێ بڕە لێم بڕاوە من ناتوانم ناتوانمی تر بڕ کاپتن دەبێت بەردەوام بین لە ڕۆشتن لە هێستا سەر قاچەکانت خۆت بدە سەرشانم من ناتوانم پیا دەبێت چەند ئارام بگرێت کاپتن ئارام بە هەندێ شتی خراپتر هەیە لە شەکرێت تێنتێن ئەوە دەبینی ئاو ئاو ئاو ئاو بۆستە کاپتن ئەوە تەنها سەرابێکە لێرە بوو بینیم ئەوە تەنها عقلی خۆتە هەڵدەستێ بە فریودانت و بەس سیرکە دەبێ بچمە ماڵەوە چی؟ ئەبێ بگەڕێمەوە کاپتن تۆ ڕێنە دەکەی ئەوە تا ئەو دیمەنە جوانە چاو لێیە هەموو چارۆکەکان کراونەتەوە ئەوە تا تۆ نایان بینیت زۆر جوانن سێ سێ نهۆم دوو کۆڵەکە پەنجا تۆپ کەشتیە قۆچ ئەرێ جوان نییە؟ بەڵێ وایە پێم بڵێ کاپتن چیتر دەبینیت بابە دوای خۆیدا دێنێ سەیری و خێرایی دەڕوات دوای ڕۆژێک گەیشتە بەندەری باربادۆس بە تەواوی لە شەراب و تووتنی باش بار کراوە خوێن دەبینم هەر کاپتنێک بۆ دەریانە تا تێپەڕێ و خوێن دەبینێت بەڵێ دەزانم تامردن دەبێ شەڕ بکەم بەڵام وەچەی هادۆک ڕناکەن شەر دەکەین تامردن شوێنەکانی خۆتان وەرگن ئەو ڕێژە زۆرە لە چەتەکانی دەریام نەبینیوە هەمووتان شوێنی خۆتان بگرن پێیان بڵێ ئامادە بن بۆ شەڕ باشە کاپتن ئامادە بن بۆ خستنە خوارەوە یەکی دەن سەرکەونە موتان وەرن! کە لە مەرەک گەڕابێتەوە بۆ جەنگ کاپتن کێت بینیوە کە شتێکەون بوو مەبەستە چییە لەوەی کەون بوو من ڕیشمەیە من ڕیشمەیە خوایە کاپتن شتێک لەسەر کەشتی یەقۆ ڕووی داوە. دەی بیرت کەوێتەوە. یەقۆچەکە زۆرم تینوە. کاپتن! تانتان! من چیم لێ بەسەر دێت؟ بیرم لەوە نەکردەوە کە کارەکەمان بیابانی تێدەکەوێت پیرۆز بێ کاپتن سەگێکی گوێڕایەڵە. گەورەم کەسێکی تر لێرە هەیە من ملازم دیلکۆرتم بەخێر بن بۆ قەڵای بگازین سپاس بۆ تۆ ملازم ئێمە بە ژیانمان قەرزاری توین ئەری هاوڕەکەمە دۆزیەوە بەڵێ بەڵام بارودۆخی باش نییە ئەگەر ئەمە هاوکاری دەکات ئەوا بە کەسێکی تر تێگەشتوون بە هەڵە داتون ئەرێ ئەم شەرابە سەیرە چییە؟ بۆ ئەندە ڕوونە؟ گومان دەکەی ئەوەی دواتر چی بێت کە بۆمان دێنن؟ گومانمانەکرد تووشی وڕێنە بووبێ ئەوەتای ناخواتەوە باشتر بووە. ئەوە بە ئاگا هاتەوە. ئێستا ئەی کاپتنەکەی بیابان. بیابان؟ بەڵێ قسەت لە بارەی فرانسیسەوە کرد. فرانسیس؟ بەڵێ فرانسیس و هەواڵی ئەوە دامێ کە چی لەسەر کەشتەکە ڕوویدا. کەشتیە قووت؟ بەڵێ. ئەو شتانەم لە مناڵیەوە بیر چۆتەوە. هیچم بیر نییە. نا کاپتن. هەوڵ بدە بیرت کەوێتەوە کاپتن. دەی کاپتن. سنۆوی ئەوە چیت کرد؟ تووڕە بوو با هەوڵام بچینە دەرەوەی ژوورەکە دەی خێرا مەڕمەڕ ئای مەڕمەڕی سپی. چاوەڕێکە کاپتن ئێستا من هەموو شتێکم بەڕاستی دێتە بیر هەموو شتێک کە باپیرم پێی گوتۆ ئێستا چەتەکان سەرکردەی کەشتەیە قۆچەکان تاقمەکەی خۆیان دا بەدەستەوە باپیرم وتی مەڕمەڕی سپی بەڕێز فرانسیس بە سەگی پادشاکان بانگ دەکات و ئەوانەوەیان دزی کە بە کارێکی سەخت کۆکرابووە. کاتی خۆم لە شەراب و توتن و هەنگوینی ڕەش و خورما بەفیڕۆ بم لە کاتێکدا بارێکی زۆر گرنگتر لەسەر کەشتیەکە هەیە لەکوێیە؟ ئەوێ سەرەتا بمکوژیت سەرەتا تۆ نا نەخێر لە پیاوەکان تۆ دەست پێ دەکەم بۆ ڕزگارکردنی پیاوەکانی دەستبەرداری پارە نیەنیەکان دەبوو لەکوێ بوو لە ئاڵتوون و گەوهەر و سامان. پیاوەکانی بکوژن نامەڕمەڕ نا مەڕمەڕ ئەو کارە مەکە مەڕمەڕ مەڕمەڕ بەڕێز فرانسیس دەیزانی کە تێدا چووە دەیزانی کە لە بەرزترین شوێن لە سێدارە دەدرێت بەڵام یەشتی بەڕێز فرانسیس لەبەر چاو نەگیرە ئەویش ئەوە بوو کە بەڕێز فرانسیس نەوەی هادۆکە وەوەچەی هادۆک هەمیشە فێڵ و تەڵەکەیان لە باخەڵدایە ئاوا چوو بەرەو پێش بەرەو چەتەکان بەرەو چەتەکان ئاوا بەبێ چە ئۆ نەخێر بڵێک شەرابی بەرز کردەوە بۆ سەر لێوانی ودی ئێستا کاتی وەگوتی ئێستا کاتی شەراب نییە، پێویستم بە هەم و هێز و زیرەکیمە. لەگەڵ ئەوەشدا بوتڵەکە لە لایەک دادەنێ و. بەڵێ بەڵێ بەڵێ. بوتڵەکەی خستە لا و شمشێرەکەی هەڵگرت لە هەموویان و لە سەر کەشتییەکە ڕووی کردە عەمباری چەک و تەقەمەنییەکە و ئەو شوێنەی بارودەکانی تێدا دەپارێزرا. کەواتە با لە ناوت بەرم. ئەم جارە نا. چۆن ئەوەندە کوێرم لەبارەی چی و قسە دەکەی ئەوە تەنها لەبارەی کڵافەکانەوە نییە یان ئەو گەنجینەی لەگەڵ کەشتەکە داژێراو کەوت ئەوە منم ئەوە منم بەدوایدا ڕادەکەم. هادۆک، خۆت و ناوەکەشت دووچاری نەفرەت دەبن. ئەو تۆڵەی دەوێ. وەرە ڕووبەڕووم بەرەوە. خێراتنتن لەگەڵم وەرە تانتان. من بە نەفرەتت دەکەم. هەروەها ناوەکەشت بە نەفرەت دەکەم و هەموو ئەو کەسانەی کە ناوەکە هەڵدەگرن. کارەکە کۆتایی نات و هەوڵی کوشنم دادان تێناگەم کێ هەوڵی کوشتنت دەدات ساکارین ساکرین بۆچی ئەو لەوەچەی مەڕمەڕە بۆ تێناگەی پێویستی بەم نەبوو کارەکە کەشتەکە ژێرا خست و هەستا بە چی؟ بەڕێز فرانسیس، ئەو گەنجنەی نوقمی بنی دەریا کرد، لە ناو دەچوو، ئەگەر ڕێگەی بدایە مەڕمەڕی سوور بیبردایە. نا. ڕێگەی نەدا ببێتە درۆ. نا. بەڵگەی جێهێشت. سێ کڵافەکە، نهێنییەکیان هەڵگرتووە. تەنها بنەماڵەی هادۆک ئەو نهێنییە دەزانن. بەڵێ. نهێنیی چی؟ شوێنی یەکێک لە گەورەترین گەنجنە نوقمبووەکان لە هەموو مێژوودا. ئاسەوارییە قۆچەکە؟ ئەوە دەیەوێ بیدزێت. ئەو گەمژەیەکی نەفرەتییە. وەک دووە ئەندامی بنەماڵی هادۆک سوێن دەخۆم کە من پێش ئەو ئەو گەنجینێ بدۆزمەوە بەڵێن بێ بەرەو باجار بەرەو باجار. ئەو باش نییە ئەبێ لە شوێنێک بێت کاپتن ئێستا سەیری مەکە کەسێک بە دوامانەوەیە بەڵێ ئێمە واین چیتان دەوێت بۆچی دوامان کەوتون ئێوە چیتان لێمە دەوێت کاپتن بۆستە بە نزمی بانکە ئێمە خۆمان شاردوتەوە ئەوە دەبینم ئەو نامەیەتان پێکەش کە لە کەشتێکەوە نردبووم بەڵێ ئەوە چیرۆکێکی دوور و درێژە کارەکە ئەوەیە کە ئێمە دزەکەمان گرت دزدانەکەتمان بۆ گەڕاندیتەوە بەڵێ ئەو گیفان بڕا دواهەمین دزدانیشی دزی هەم نیگەران مەبە هیچ پارەیەکی نەبردووە ئەوە پارە نییە کە بۆی نیگەران دەبم دەرفەتەکە یەکسانە ئێستا دەبێت دوو کڵافەکەی تر بدۆزینەوە. میلانزی دەن خۆش؟ ئەوە چەکە نهێنیەکەیە بەڵێ باڵێ وایە کاپتن ساکرین کلافەکەی برد لەوەش خراپترە تین مەبەستە چییە؟ هەردوو کلافەکەی تۆشیان بردووە سە لە لای ئێوانە جوان و چی ڕوویدا؟ ئالان بوو لە باخچەکەدا لێیدا ماگام لە خۆم نەما بەخوا هەرگیز بتڵیشی لێ نەبوو لەوێ نانا. هەمیشە بتڵەکی لێ بووە نانا بۆ شێوێ نەبوو شتەکە تۆ بۆنەکەیت لێ دێ باشۆ بۆ ناو کەشتێکە تانتان بەرەو کوێ دەڕۆیت خێرا باژۆ کورە توش دووریان خەوە خێرا. دیسان شتی قۆڕت کرد وێرانم کرد سنۆی سنۆی بۆ سات بۆستە گەمژە بۆستە ئەوە ڕاستە وەرە لای باوکت وەرە وەرە پێش وەرە بێرە ئێستا تۆم گرت نا های گەمژانە ببورن من داوای لێوردن دەکەم چی دەڵێی؟ گەنجۆ من لە جێی تو بمەیە وام نەدەکرد لێگەڕە باڵندەکە بڕوا تا ئازادی کەم کامیەمە بە ئێخترە گەنجۆ کلافەکەیان هادۆک گوێری ئەمەگرا هەرگیز لەمە دەربازم نابێت لە ناوی دەبم. بۆ من نیگەرانمە بەتانتان من باشم گەنجۆ یان باڵندەکە دەڕوات یانە و پیاوە دەمرێت نەخێر چاوەڕێکە هەر بە ڕاستی بردوویانە بەڵام کەس دوو جار کەشتێک نابات تانتان نیشانیان دەدەین ئەبێ لێیان سەنینەوە پلانێک نییە پلانێک هەیە چونکە هەمیشە پلانەکە بووە ئەم جارەیان ساکرین کڵافەکانی پێ نییە هەر لە شوێنێکی ئەم جیهانەیە کۆتایی هات من وام زانی کە تۆ کەسێکی گەشببینی هەڵە بووم وانە ئەو قسەمە کە تانتان لەمە دوا بەچی بانگت کە چیت حەز لێ بۆ بانگ بکە ئەرێ تێگەشتی شکستمانێنە شکست خەڵکی زۆر هەندیانەی ئەو نازناوم بەسەردا بدەن دۆڕاو شکست خواردوو سەرخۆش نەکەی هەرگیز لەبارەی خۆتەوە ئەم شتانە بڵیت ئاماژەیەکی هەڵم نردووە ئەو ئاماژەیەش خەڵک وەری گرتووە ئەرێ تێ ناگەی لە من ئەگەر بایەخ بە شتێ بدەی ئەبێ لە پێنایدا بجەنگیت دیوارێک دەڕوخێنی بۆ ئەوەی پێیدا بپەڕیتەوە شتێک لەبارەی شکستەوە هەیەتانتان ئەبێ بیزانی کاپتن! نامەیەکی بێتەلت لە کەشتی کارا بۆجانەوە نارد. شەپۆلی ئەو بێتەلە دەدۆزمەوە. دەی باشە، دەی چۆن ئەمە یارمەتیمان دەدات؟ هەموو ئەوەی کە دەبێت بیکەین و ئەوەیە کە ئەو زانیارە بۆ ئینتەرپل بنێرین. بەڵێ، وا دەکەین. ئەوەتا ئینتەرپل وا دێن. تانتان! ئەوەتا ئینتەرپل وا ئێستە دێن. دەتوانین یەکەم جار بڕۆینە ئەو شوێنە. ئەرێ سەرۆک ئێمە لێرە چی دەکەین تێناگەم گەڕاونەتەوە ئەو شوێنە. داخە نیگەران مەبە مادەم بەشی خۆمان دەبێت بەشی خۆت دەبیت گەنجۆ بۆ کوێ دەڕۆین هەر پاسەوانی بکەن سەرۆکێکی خرێپ مێنێ ئێوارە باش گەورەم بۆ گەشت دەڕۆیت ئەرە پارە دەدەمێ تا قسەم بۆ بکەی خۆ تۆ پارەم نایەتی ئەمە لۆ ئەو هەیە نستۆر چی بکەم تۆم ئالن ئەو هەمەوە سنکارێکی بکەن خێرە پیرۆزە بەڕێزان بۆ ئێوەیە بەڵێ فەرمانی گرتنی لە FBI هەیە و ئینتەرپۆلیش هاوڕێکەت ئەوەی کە تەقەی لێ کرا. بارنابی! یەکێک لە هاوڕێکانی بوو لە سەرەتاوە چاودێری ساکرینی هێشتا دەکرد. تێناگەم کلیلی گەنجینەی کەشتییە قۆچەکە هەیە کە کەوتووەتە شوێنێکی بن زەریاوە؟ تێناگەم. ئاگادار بە کوردام گرە خوارۆ گەنجۆ لێرەوە نە خێراوەرێن ڕاکەن نزیکی بوو بەڵام جگەرەی لێ نییە. مەڕ مەڕی سوور باپیرمە هەر وەک فرانسیس بۆ تۆ تێدەگەی گەنجۆ. ئەوە کارێکی ناتەواو بوو. ئەمن خۆشحاڵم هادۆ کە ئەتوو ڕاستیەکەی دەزانیت. چاوەڕێ بووم هەموو شتێکت بیرکەوێتەوە چونکە ئەو کات کوشتنی تۆ زۆر خۆش نەبوو بۆ من. کێ مۆڵەتی دایت کە شتێکەکەی من لێ خوڕیت پێویستم بە مۆڵەت نییە هەرگیز پێویستم بە مۆڵەت نەبووە ئەفسانەکە دەرێت تەنها یەکێک لە بنەماڵی هادۆک دەتوانن یەنی ئاشکرا بکات کارەکە مەڕمەڕی سپیشی پێویستە ئەمجارەش دۆڕایت گانجۆ ئەوە ڕاستیە لۆ شەراب بێ نیە ئیتر لەمە و دوا هەر شتێکی تۆ بێت دەبێتە هی من بە کەشتیەکەش تەوانێ ئەی هادۆک دۆڕاندت. هەی نەفرەتی. کەس کەشتەکەی من نابات وایە؟ های شەیتان گرتمان تۆ دەستگیر کراوی بە بۆ لە کۆڵینەوە لەگەڵ خۆمان دەتبین بە دەستگیر کراوی. دەیبینی؟ بە نەفرەت بێت ئەوە زانیاریە خۆ بۆ پێگەێنانی ژمارەکان سێ کڵافە پێویست هێڵەکانی پانی و درێژی ئەوە تا ئەوە شوێنی هەنجینەکە کردمان کردمان. بەڕێزتانتان نزیک بەرەوە بۆ لای ڕاست بسوڕێەوە تۆ دڵنیایت کە ڕاست دەڕۆین کورە گێژە وە تۆڵی چی من وەکو لە پیدەسم شارەزایم ناوچەیەم بەخێر بێن بۆ هۆڵی مارلین سپایری سەیری ئەم شوێنە بکە پێم وایە لە تەمەنی مناڵی مۆتا سایز نەگۆڕاوە وەرێگان پێ بدە گەورم کە بڵێن کە من چاوەڕێم بەخت یاوەرم بێ ئەگەرەوە بفەرموو نیسۆر زۆر چاوەڕوانی دەکەی کەس بەرگەی پارەکەی ئێرە ناگرێ دەی کاپتن تۆ شارەزای لە کوێوە دەست پێ بکەین دیوارێک دەڕوخێنی پێیدا دەپەڕیتەوە. ئەبێ باپیرم دروستی کردبێت بەر لەوەی خانۆکە ئەوە خاچی بازەکە دەدرەوشێتەوە. دەتوانم خاچەکە ببینم بازەکە کووە بەڵام بازەکە لە کوێ ئەوە بوو کە هەمیشە بە بازەکە وەسف دەکرا ئەوە بازەکەیە ئەوە تا خۆیەتی کاپتن دەیەوێت چیمان پێ بڵێت من سەرسام ماوم ئەو دوورگەی کە لە ناوە ڕاستە نییە چۆنەوە دەزانی؟ چونکە من لە ئاودا دەریاوانیم کردووە چەندین جارکە لە ژمارە نایە پێیدا ڕۆشتوم. تۆ بڵێ ڕاست بێت بەڕێز فەرەنسی زویستوێتی میراتەکەی بچێتە لای پیاوێک کە شیاوی بێت پیاوێکی وەک خۆی وەک پشتی دەستەکانی ئاشنای دەریاکان بێت پیاوێک کاتێک کە سەیری نەخشەیەک بکات بڵێ ئەم دوورگە بچووکە بوونی نییە ئەوەندە شارەزا بێت هەموو شتێک بزانێت تەنیا پێکێکی بچوو پێکی خۆشببختیمانە فەرموو بیخۆ ئالان زۆر باشە ئەوە سەیرە کە دوای ئەو هەموو فرت و فێڵ و ماندبوونە زیاتر هەبێت چی زیاتر هەبێت گەنجینەی زیاتر دەتو خوانی وی ئەمریکای باشووری تاڵان کردووە من بیر دەکەمەوە قەی ناکە زۆر کار هەیە دەبێ بیکەین ئێمە ئەمە ژیانێکی کۆنی خۆشە تۆ چیرۆکێکت بۆ ڕۆژنامەکە دەستکەوت دنیا خۆشە ئەنجامی کارەکان بە کۆتاییان فرانسیس بەڵگەیەکی تری جێهێشتووە. بۆچی؟ چوار سەد ڕەتڵ لە ئاڵتوون کەوتۆتە بنی دەریاوە. تینوێتیت بۆ سەرەڕۆیی چۆنە کاپتن؟ تونێتیم لی ناشکێت.